لای ماڵە پێشینەکە ئەبێت ئەو ماڵەوە بەر لە هەموو ماڵێکی تر بنا کراوە بۆ مردم بۆ ئەوەی کە بێن لەوێ لە بارزترین سوورەتەکانە تعبیر لە بەندگی مخلصانەی خۆیان بۆ خوا بدەنەوە دوای منفرد بوون و گەردەم بوون لە هەرچی فەرمان ڕەوا و زیاد ڕەتیب باز و پوچە بێ ببرێنە لای ئەو ما لە نزیکی ئەو ماڵە بەعنوان سەوقات بۆ خاڵی ئەو ماڵە سەر ببڕێن و بەندەگانی خاوەنی ئەو ماڵە ئیسفادەیان لێ بکەن کە خودی خاوەن ماڵ گەرەکی نییە نیازی بە ئیسفادەکردن لەوانە نییە بە خلافی فەرمانڕەوایان و فەریادڕەسانی پوچ و باسە و لای ئەو ماڵە لێرەوە مراد مەحدودەی حرەمە حەریمی ماڵەکە کە لە پێسا بەسمان کردووە لە هەر جێگەیەکە ئەو حیوانە سەربڕێت کافە ئەمما باشترین جێگە جێگەیە کە پێغەمەری خوا عليه سڵات وسلام تێیا سەوقاتەکانی خۆی سەربڕیوە منایە و و هەروا سەربڕینی قوربانی و هەر جۆرە سەربڕینێکی تر نەتەنها بەجێ نەبوو بەڵکێ سەفاهەتێک زۆر گەورە بوو چونکە هەرچی حیوان سەربڕان دەوێ هەمووی فرەدرا و کرا بەژێر خاکەوە کە ئەمە بە شدت منعی کراوە لە قورآە و کەسانێک ئەو کارەکەن بە برایانی شەیتان ناوبراوە ببات هەدیە دووبار سەری ببڕێ یان قوربانیەک بکا و هەروا ئەگەر بە سورەتی کەفارە حەیوانێکی سەربڕی بەجێیە و هیچ ئشکاڵی تیان دوای ئەوە بەیانی ئەوە کا کە ئەم بەرنمەیە تا ئەم مەراسمەی وە لە مەڕوماڵات بەناوی خوا و بەناوی ئەوە سەر ببڕێن و هەم ساحب مەر و ماڵاتەکە لێیان بخۆن و هەم بەشی کەسانێ تر بەو ئەو ساقەوە کە لە پێ ساز کرا باعثی فەقیر بدەن ها ئەم مەراسمە بەیانەکە کە تایبەتی ئێوە نیە تەنها بۆ ئەم ئۆمەتە نیە هەر ئۆمەتێک مەراسمێکمان بۆ مقرڕ کردووە کە ئاواتارێکی تیا بکەن ئەمە بەرنمەیەکە کە تەواوی تاریخی بەشەرا بوو هەر وەک چۆن نوێش ئەوەتە لە هەر زمانێکا بە کەفیەتێک بکە سوورەتێک تەواوی تاریخی بەشەرا بوو هەر وەک چۆن ڕۆژوو هەمیشە بووە هەر وەک چۆن زەکات هەمیشە بووە هەروایش مەراسمێک بووە کە لەو مەراسمە حەیوانات بە یاو و ناوی خوا وەسەربراون و ئاوەها بە مەسرەف پێیان دەن پس ئەمە تایبەتی ئێوە نییە و شتێکی جەدید نییە هەمیشە بووە و مادام شتێک نیە کە تایبەتی ئێوە بێت بەس ئەوەتان لەبیر نەچێت ئەوەتان لەبیر بێ کە ئەگەر تەنها تایبەتی ئێوە ببوایە ڕەنگە جێی ئەو گومان و تەسەورە ببوایە کە ئەمە خۆی تا ئەم مەراسمە هەر شکڵ و زاهری ئەم مەراسمە مەقصودی بزاتە دارای ئەرزشی زاتیە دە نەتیجە ئەگەر هیچ ڕوحێک و معنەویەتێکیشی نەوێت کە ئەویش مەسەری مینیە هەر لەو معنایە مناسکیش کە حەزرەتی ئیبراهیم وحەزرەتی ئیسماعیل عەلەیه الصلاة والسلام داوایان کرد لە خوا کە پێیان نیشان بە هەر لەمەیە یانێ نیشانمان بە کە لە چ جێیەک و چ جێیەکە ئێمە مەراسمێک وە ئاوەها خۆمانی پێ پاککەینەوە ئەبێ ئەنجام بەین و لە هەر جێیەکا چ دەستورێک و چ بەرنامەیەک هەیە کە بۆ ئەو کارە ئێمە ئەنجام بدەین ئەفەرمێن بۆ هەر ئومەتێ مەنسەکێک و ئاوها مەراسمی عبادەتیەکمان قەراردا کە ناوی خوا بن و یاوی خوا بکەن لەسەر ئەوەی وا کردو لە بەڕز و ڕۆژیان لە بەستە زمانان لە حیواناتی بەستە زمان لەی وەختێ وایە فإلهکم إله واحد فله أسلموا پس فریاد رسول فرمان رواکەتان یەک فریاد رسول فرمان رواە وەختێک کە لە تەواوی مەراسمی هەموو ئەمەتەکانە ڕوحێک وا دانراوە بۆ ئا ئەو کردارە و بۆ ئەو قاڵبە یاڕی ئەللاهە کەوابوو فەریادڕەس و فەرمانڕەواکەتان یەکێکە لێ هەموو ئۆمەتەکان دەی هەر بۆ ئەو بێچوون و چرا ڕام بن و خۆتان لە ئختیاریا بێ کەمترین خودداریکردن قرار بن و دوای ڕوو ئەکاتە مبلغ کە مژدە بەوانەی وا خۆیان نزم گرتووە ئەوانەی وا سەریان هەڵنەداوە و تۆغیانیان نەکردوە و لە جێی نزمی بەندگیا قەراریان گرتوە ئەوانەی وا وەختێک کە یاوی خوا کرا وەختێک کە ناوی خوا برا دڵیان احساسی ترس دەکات دڵیان لە ترسا ئەکەوێتە حەرەکەت و ئەوانەی وا سابر و خۆگرن دارای تحملن لە لەسەر ئەو شتەی وا تووشیان ئەبێت هەر مسیبەتێک هەر دەردی سەر و مشکڵێک تووشیان ئەبێت خۆیان کنترۆل ئەکەن و لە خەتی ڕاستی بەندگی منحرف نابن هیچ نیعمەتەی کە پێمان داون وەک ئەمبارێک قەراری ئەدەن کە لە کەسی ئەمبارەکە کونک و کاناڵێکی لێ لێ ئەدەن بەرەو ناو خەڵک بەرەو ناو جامعە و بەندەکانی خوا کە ئەوەی وا خۆیان نیازیان پێوێتی ئەیگەرنەوە و بەخشەی وازی لێنن کە لەو کاناڵەوە جەرەیان پێ ئەستا بەرەو ناو خەڵک لكم فيها خير فاذكروا اسم الله عليها صواب فإذا وجبت جنوبها فكلوا منها وأطعموا القانع والمعتر كذلك سخرناها لكم لعلكم تشكرون واشترى شاه دوركان اوان کە بەعزێک لە شەعائر خوا داناوە بۆتان یانێ بڕیارمان داوە کە بەعزێک لە شەعائر ئەو مشترە چاپ و گەورانە بن ئەوانە خەیرێکیان تیاە بۆ ئێوە کە ئێوە لەبەر خاتری خوا وە بەیاو ناوی ئەوە ئەتوانن سەریان ببڕن وە لەو تەریقەوە ئەجرێکی گەورەتان دەستکەوێت چ ئیمکاناتێک کەوتە لە دەستان ئەو سرە چاک و گەورانە بێن و لەبەر خاتری خوا سەریان ببڕن بە یاڵ و ناوی ئەوە سەریان ببڕن خیرێکی گەورەی تیایە خیرێک قابل وەسف نەبێت لێی کەوایە لە حاڵێکا کە وێساون بە پێوە و سەسیان داوە یاڵی خوابکەن بە سەریانەوە عجیبە ئەسڵەن ناوی سەربڕین نابا چونکە خودی سەربڕین هەدەف نییە ئەرزشی نییە بەڵکێ یاوی خواکردن و ناوی خوابردن بەسەر ئەوشەوە سەربڕێت ئا ئەوەیە هەدەف ئا ئەوەی ئەرزش بۆ بەندەیەک وا دوای ڕووگەردانی لە هەموو لاوێک ڕووی کردوەتە پایتەختی فەرمانڕەوایی خاڵقی ئامەد لە سەردەمیان ڕێ خوێنەکە ئەکرێتەوە کە بڕژێت و دوای ئەوە پشتر ئەکەوێتە زەوی جا وەختێک کە بەلاوە کەوتنە زەوی و لە ژووە کەوتن جێگیر بوون لە جێی خۆیانە یانێ وەختێک کە کەوتنە زەوی و زیانیان دەرچوو جا لێیان خۆن و خوراکیش دوێن لە گۆشتەکەیان بە خانە و ڕاتان لێیان بەشی کەسێک بن و هەر کێکی پێ بدرێت قەناعەت ئەکات و وەختێکیش داواکە داواکردنەکەی نیشانەی ئەوەیە کە قانع بە هەر شتێک کە پێی بدرێت و هەروە بەشی کەسێک بن و ئێوە وا نەبوون کە بتوانن ئەوانە ڕام بکەن و کابەیان لێ بکەن نیشانەیەکی ئەوەیە کە ئینسان جار جار بەدەست حەیوانی زۆر زۆر بچێت کە لەو شترەوە دی ئەکات و حتا تووشی زەرەی شەکرێن جا فەرمێ ئاوامان کرد شاید شکر و سپاس بکەن یعنی ئەوە زەمینەیەک بوو کە سازمان کرد فراهەممان کرد بۆ ئەوەی کە ئێوە حاز بکەن شکر بکەن لە بیرتان بێت کە نیعمەتە لە جهتی ئێمەوەیە و بەس و لە دەروونە حاڵەتی امتحان بدرن خۆتان هەمیشە مەمنونی ئەو کەسا بزانن کە ئاو کارەی بەکردن و بە زبان یاعترافی پێکەن و عملا موضعیت متناسب بکەن لە بەرامبەریەوە لەوە پێش مەطلبێک ذکر کرا لەماکە خودی ئەم مەراسمە قاڵب و زاگری ئەم مەراسمە ئەرزشی نییە و ئەدەب تحققی ڕوحێکە کە بەوسیلەی ئەم مەراسمە ئەنجام بدرێن یاوی خواکردن لێرەش شتێک مشابهی ئەوە و بۆ تەئکیدی ئەو مەتڵەبەی سکراکە کە ئەڵبەتە عمومیەتی هەیە بۆ تەواو شعار نوێژ و ڕۆژ و هەر جێت لەغێری ئەمانە کەکرێتەوە کە قاڵب و زاهر خۆی ئەرزشی نییە ئەرزش ما بەو ڕوحەوە بەو حقیقەتەوە کە ئەو قاڵبە وەسیلەی تەحقق کرد ئەفەرمێ گۆشتەکانیان و خوێنەکانیان ناگا بەخوا یعنی ئەمەی کە خوا ئەم تەکیباتە ئەکات و ئەم تەرغیباتە ئەکا بۆ سەربڕینی ئەم حیواناتە ئەم بەکات هەڵوان کەوتمان زمن لە سوور لە سەربڕینەدا ئەوەی کە مستەقیمە لە سووریکەدا یاوەکردنەوە بە سەر ها ئەمە کە ئەم دەستوراتە ساگر ئەکا و نەبوو نەبەر ئەوە بێت کە ئەو لە گۆشتەکەیان بەرخوردار بێت یا لە خوێنەکەیان بەرخوردار بێت لا تەقوا ئەوەیە کە لە تەرەف ئێوەوە تەحەقوق پەیدا بکا لە ئەسنای ئەنجامی ئەو کارە ئەوەیە کە ئەگاتەوە یعنی هەدەف خۆ سەربڕین و تەهیەکردنی گۆشت و ڕژاندنی خوێن نییە و ئەوانە خۆیان لای خوا ئەرزشیان نییە ئەرزش لای خوا هی ئەوەیە کە قاڵ ئەم قاڵبە تەقوای تیا تەحەقوق پەیدا بکا با ئەو کارە ببێتە وەسیلەیەک بۆ تەقوا لە کەرەکەیەوە یانێ خۆ پاراستن و خۆ نگەهداری کردن لە هەر چێک و خوا پێ ناخۆشە لەو دەنیا آخر لە ارتباط لەگەڵ ئەم حێوانانە انحرافات و بوو کە لە پێشا بەیان کرا خوا بۆیە ئەم بەرنامەیە داناوە ئەم مەراسمیە داناوە کە عملا بەندەگانی مخلصی خوا لەو شتانەی وا منکر و نامەشروع لەم زەمینە خودداری بکەن ئاخر ئەگەر موشریکین حەیوانێک سەر ببڕن ئەمما بۆ غەیری خوا و بەو تەرتیبە مرتەکەبی شرک ببن یا هەر جۆرە تەسەڕفێکتر لە ارتباط لەگەڵ حەیواناکە بکەن دوایی ئەمرێک مجرڕە سابر بێت بۆ مؤمنین کە ئێوە خودداری لە ئاها شرک و ئیسراف بکەن بۆ کافی نییە لە پێشاوتمان ئینسان وەختێک شتێکی لێ ئەسمرێتەوە بێ شتێک لە جێیادا بکەن جێی ئەوە هەیە ئیقتیزای ئەوە هەیە لەبەر حکوومەتی جاهلیەت لەبەر ئەوەی کە جاهلیەت جەوێک وای دروست کردووە لە وەختا کە ئیقتیزای ئەوە هەیە کە مرتەکەبی ئەو خرافات و کارە نامشروعانە بن وا مشتکی دەبن لە وەختاوە ئەمەوان لە بەرابەری ئاوا تەقازا گەلێکەوە قەرارەگرن خۆیان کۆنترۆل بکەن و خۆیان دوور ببێت لەوەی کە مرتەکەبی ئەو کارە بێت لە پێشە کە فەرمووی هزاری کە سەخرنا هالەکم یاداوەری ئەوەی کرد کە ئەم نعمەتانە لە تەرەفی خواوە دراون و ئێوە موەزەفن کە شکری ئەم نعمەتانە بکەن بەم تەریقەی کە یانی خوایان بەسەرەوە بکەن